بیسەرانی خۆشەویست خوشک و برایانی بەڕێزم کاتە و هەموو کاتێکتان شەد فەرموون لەگەڵ ئاڵلقەی بیست و هەشتەم لە کتێبی هەنری کیسینگەر. عێراق دوای کۆتایی هاتنی جەنگی جیهانی یەکەم کەوتە ژێر ئینتیدابی بریتانی لە کاتێکدا ئیمپراتۆریەتی عوسمانی لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا لە نێوان فرەنسا و بریتانیادا دابەشکرا لەبەرەوەی لە پێناوی بەرژەوەندی گەلێکی ستراتیژی و ئابووری دامەزرابوو دەسەڵاتی دەوڵەتی نوێی فرە ڕەگەز پاش سربەخۆیی کەوتە دەستی بنەماڵەیەکی هاشمی و ئەو بنەماڵەیە وەک پایەیەک خزمەتی ستراتیژی بریتانیایە کرد لە کەنداودا. لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و هەشت دا و لە ئەنجامی ئەو سەرشۆڕییەی تووشی بریتانیا هات لە پرۆسەی کەناڵی سویسدا ساڵی نۆ سەد و پەنجا و شەش، ئەو بنەماڵەیە لە دەسەڵات لابران و پارتی بەعسی نەتەوەی ڕادیکاڵ، دەسەڵاتی گرتە دەست کە کۆمەڵێک ئەفسەری سوپا ڕابەریانە کرد و کە لەوانیش سەدام حوسەین وەک فەرمانڕەوایەکی ڕاستەقینە لە حەفتاکانا دەرکەوت. لەو کاتەوە عێراق بەڵایە بۆ دراوسێکانی. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا دا پەلاماری ئێرانی دا و خۆی نوقمی جەنگێکی هەشت ساڵە کرد کە وردە وردە تێیدا چووە سەنگەری بەرگرییەوە. وڵاتە یەکگرتووەکانیش هیچ بەرژەوەندییەکی نەبوو بێجگە لە بەرگرتن لەوەی یەکێک لەو دوو بەشەڕهاتووە بەسەر ناوچەکەدا باڵادەست بێ. لەبەرئەوەش کە ئێران دەرامەتێکی مەزنتر و گەلێکی زۆرتر و ئوسووڵییەتێکی ڕادیکالی هەیە، بۆیە بە هەڕەشەی گرنگتر دانرا. ئیدارەی ڕێگن پەیوەندییە دیپلۆماسی و ئابوورییەکانی لەگەڵ عێراقدا دەستپێکردەوە و هاوپەیمانە ئەوروپییایەکانی هاندا کەرەستەی جەنگی بدەنێ. پاش کۆتایی هاتنی جەنگی ئێرانیش لە ساڵی 1970 سەدام حوسێن ئامانجێکی تری دەستنیشان کرد و لە ساڵی 1990دا کوەیتی داگیرکرد. لەبەرئەوەش کە وڵاتە یەکگرتووەکان بە شێوەیەکی کلاسیکی هێز و دەسەڵاتی وەک دوو قۆناغی جیاواز و سەربەخۆ و بەرودوای یەک سەیرەکا، بۆیە جەنگەکانی یان وەها بەرپا کردووە دوژمنەکەی ناچار بکا بێ مەرج خۆی بەدەستەوە بدات و بەوەش خۆی لەوە پاراستووە کە پێویستی بە دامەزراندنی پەیوەندی بێ لە نێوان هێز و دیپلۆماسیەتدا. یان پاش سەرکەوتن وەها ڕەفتاری کردووە وەک ئەوەی توخمی سەربازی هیچی بەسەر پرۆسەکەوە نەمابێ بە شێوەیەک دیپلۆماسیەت ناچار بێ بۆشایی ستراتیژ پڕبکاتەوە. هەر لەبەرئەم هۆیەش وڵاتەیەکگرتووەکان لەگەڵ دەستپێکردنی دانوستان لە کۆریا لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و یەک دا کردە سەربازییەکانی ڕاگرت و بۆمبارانی ڤێتنامیشی لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و هەشت دا وەک نرخێکی چوونە دانوستانەوە ڕاگرت. لە هەردوو حاڵەتەکەشدا سوکردنی گوشارە سەربازیەکان ئەو حەوافیزەی کەم کردەوە کە پاڵی بە دوژمنەوە نا بۆ دانوستان و ئەنجامەکەش قەیرانی دوور و درێژ و پێکانی بەردەوام بوو. گەمەی کۆتایی جەنگی کەنداو دەریخست کە وڵاتە یەکگرتووەکان لە مێژووی خۆیەوە هیچ فێر نەبووە. چونکە وازی لە دوژمنێکی تەواو دۆڕاو هێنا خۆی لە دەرەنجامەکانی شکستەکەی بدزێتەوە. ئەوەتا ئامانجەکانی جەنگ لە چوارچێوەیەکی زۆر تەسکدا پێناسە کران. لە کڵێشەیەکی یاساییدا کە زیادڕەوی تیادا کرا، لەبەرئەوەی جەنگ بەهۆی داگیرکردنی کوەیت لەلایەن عێراقەوە بەرپابوو، داڕێژەرانی سیاسەتی ئەمریکا ئەوەیان هەڵێنجاند کە بە ئازادکردنی ئەو وڵاتە توانیان لە چوارچێوەی ئەو دەسەڵاتەدا کە نەتەوە یەکگرتووەکان پێی بەخشیون ئامانجەکەیان بپێکن پاساوی ئەو بڕیارەشیان بەوەدایەوە کە ترسیان لەو پێکرانانە هەیە کە تووشیانە بێ ئەگەر بچن بۆ بەغدا و ترسیان لە کاریگەریەکانی ئەو حاڵەتە هەیە بۆ سەر ڕای گشتی دوای کۆتایی هاتنی جەنگ. ئەو سیاسەت داڕێژەرانە قەیرانەکانی کۆریا و ڤێتنامیان بیرکەوتەوە نەک هۆکارەکانیان. ئیدارەی بوشی باوک وەک ئیدارەکانی بەرلەخۆی داکۆکی لە ڕەفتارەکانی خۆی کرد، گەورە بەرپرسانی حکوومەتیش گەواهی خۆیان لە بەردەم کۆنگرێسدا دا و کۆمەڵگای نێودەوڵەتیان لەوە دڵنیا کردەوە کە تاکە ئامانجی ئامریکا ڕزگارکردنی کوەیت بووە. بە بەدیهێنانی ئەو ئامانجە و تێپەڕاندنیشی، وەها پێشبینی کرا کە پشتگیری ناوخۆیی و نێودەوڵەتی بۆ بەردەوامبوون لە جەنگدا دێتەوە یەک. ترسیش لە پارچە پارچە بوونی عێراق بیانوویەکی تری ڕاگرتنی بەپەلەی جەنگ بوو. ئەوە بوو شۆڕشی شیعە لە باشوور هەڵایسا و بوو بە هەڕەشەی دامەزرانی دەوڵەتێکی مەیلە و ئێران کە لەسەر ئاستی دوور بە گەورەترین هەڕەشە دائەنرا لە کەنداودا. هەروەک ترس هەبوو لە دامەزرانی دەوڵەتێکی کوردی لە باکووری عێراقدا، تورکیا پێی تەنگەتاو بێ و پابەندی بە سیاسەتەکانی ئامریکا لە کەناودا کەم بێتەوە و بێ لەوانەش پێشبینی ئەوە کرا کە کاریگەری شکست و گەڕانەوەی هەزاران دیلی عێراقی بۆ شوێن و ڕێی خۆیان ببێتە مایەی ڕووخانی سەدام. ئەم بیانووانە چەندە مەعقولیش بوون، بەڵام مەزەندەکردنی توانای سەددامیان لە مانەوە لە دەسەڵاتدا و لە کارکردنە سەر پێگەی ئامریکا لە کەنداودا کەم کردەوە. تا ئەو کاتەی سەددام لە دەسەڵاتدا بێ، عێراق نابێ بە بەشێک لە هیچ هەوڵێک بۆ بەدیهێنانی هاوسەنگی لە ناوچەکەدا. چونکە لاوازی زۆری بۆ هاوتاکردنەوەی ئێران و هێزی مەزنی لەبەردەم دراوسێ کەنداویەکانیدا و دوژمنایەتی گەورەی بۆ وڵاتە یەکگرتوەکان کردویانە بە کارتێکی هەمیشە ترسناک هەروەک ڕێگا سەربازیەکانیش بەشێوەیەکی شیاو دیاری نەکرابوون. ڕێگاکە پێشڕەوی کردن نەبوو بەرەو بەغدا یان کۆتایی هێنان بە جەنگ، بەڵکو بەردەوام بوون لەسەر تێکشکاندنی یەکە پاڵفتەکانی عێراق، وەکو گاردی کۆماری کە ئەو کات و ئێستاش کۆڵەکەی دەسەڵاتی سەدامن. باشتر بوو ئەگەر ئەم ستراتیژە بگیرایێتە بەر پێ چو هەر سوپای عێراق سەدام لەسەر کار لابدا. ئەگەرچی جێگرەوە خوازراوەکەیشی پرۆپاگەندەیەکی گەورە نەبوو بۆ دیموکراسی، بەڵام خۆ کاریگەری ڕەمزی نەمانی سەدام مەزنە بوو، ڕەنگیش بوو هاوپەیمانە براوەکان ئەوکات عێراقیان بگێڕرایەتەوە ناو سیستەمی ناوچەیی. ئەبێ ئەو بیانووی ئەڵێ ئەگەر جەنگ یەک هەفتەی تر درێژەی بکێشایە پشتگیری ملی و نێودەوڵەتی تێدەپەڕاند هاوتای بڕی ئەو ڕێزە بکرێتەوە کە بوشی باوک لە پای سەرکەوتنەکەی بەدەستی هێنا ئەو سەرکردە عەرەبانەش کە لە هەموو کەس زیاتر ڕووداوەکە کاری تێکردوون بە تایبەتیش سعودیە دواتر لافی ئەوەیان لێدا کە پێیان باشتر بوو جەنگ بەردەوام بواە هەتا وەلانانی سەدام لە دەسەڵات. پلە پلە کردنی پرۆسەی شکست پێهێنانی عێراق قەیرانێکی سیاسی درێژخایەنی لێکەوتەوە، چونکە بڕیاری ژمارە 687 ی ئەنجومەنی ئاسایشی نێودەوڵەتی تەقای ڕاگرت. مەرجەکانی چەکداماڵینی عێراقیش ناتوانرێت جێبەجێ بکرێ بە چاودێری نێودەوڵەتی نەبێ. لە کاتێکدا کشانەوەی خێرای هێزەکانی ئەمریکا متمانەیان بە هەڕەشەی دووبارە هاتنە ناوەوەی ئەو هێزانە نەهێشت. سەدام هەلەکەی قۆستەوە و پێگەی خۆی و پێگەی ڕادیکاڵانەی عێراقی بەدەست هێنایەوە. ئیدارەی کلنتۆن هۆکاری خێراکردنی ئەم داڕوخانە بوو. دوایەوە سەدام توانی لە دەسەڵاتدا بمێنێتەوە، وڵاتە یەکگرتووەکان تەنها سێ ڕێگەی لە بەردەمدا مایەوە یەک ئاشتبوونەوە لەگەڵ سەددام پاش ژیرکردنی دوو هێشتنەوەی سەدام لە کونە تاریکەکەیدا لە ڕێی ئەوەوە کە ناچار بکرێ مەرجەکانی بڕیاری 1670 جێبەجێ بکە سێ ڕوخاندنی سەدام بکرێ بە سیاسەتێکی نەتەوەی. ئیدارەی کلنتن لە هەمان کاتدا ئیشی لەسەر هەر سێ ڕێگەکە کرد بەبێ ئەوەی هیچیان جێبەجێ بکا. سەدام بە تەنها خۆی لە جەنگی کەنداو ڕزگار بوو. ڕەفتارەکانیشی بوون بە هۆی مەترسی زیاتر بۆ دراوسێکانی. بە شێوەیەکی پلان بۆ داڕێژراویش کەوتە پشتگوێ خستنی مەرجەکانی ئەو ئاگربڕەی جەنگەکەی ڕاگرت. لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و شەش دا دامەزراوەکانی ئەو ئۆتۆنۆمییەی لەناو برد کە لە ناوچە کوردییەکاندا بە چاودێری ئامریکا دامەزرابوون. سەدانی کوشت و سێ هەزار کەسیشی دوورخستەوە لەوانەی کە لەگەڵ وڵاتە یەکگرتووەکان کاریان کردبوو. هەروەها سەدام حوسێن لە مانگی تشرینی دووهەمی ساڵی نەوەت و حەوتەوە کەوتە تێکدانی سیستەمی پشکنینی سەر بە نەتەوە یەکگرتووەکان، کە مەبەست لێی چاودێری کردنی بەرنامەی چەکی کۆکوژی عێراقی بوو. ئیدارەی کلنتن هەموو جارێک هەڕەشەی بەکارهێنانی چەکیە کرد و دواتریش لێی پاشگەزەبۆوە و ڕێگای ئەدایەوە بە سەدام سیستەمی پشکنین هەڵوەشێنێتەوە کاتێکیش پاش هەموو شتێک وڵاتەیە گرتووەکان لە کانونی یەکەمی ساڵی 1970دا بۆ ماوەی چوار شەو هێزی بەکارهێنا، ئەویشیان چەواشەکارییەکی ئاشکرا بوو بە مەبەستی وازهێنان لە سەر لەبەری پرۆسەکانی پشکنین. بە پەکخستنی سیستەمی پشکنین، سەدام ڕووی کردە پشتگوێخستنی سزا ئابوورییەکان کە بۆ پشتیوانیکردنی سیستەمی پشکنینەکە دانرابوون و وەها بڕیار بوو تا ئەو کاتە بمێننەوە کە هەموو لایەک لە لەناوبردنی تەواوی چەکە کۆکوژەکانی عێراق و ئەو ئامرازانە دڵنیا ئەبن کە لە بەرهەمهێنانی ئەو چەکانەدا بەکاردێن. پاش سێ مانگیش لە پێشێلکردنی ڕێوشوێنەکانی ئاگربەست لە ناوچە کوردیەکاندا، وڵاتە یەکگرتووەکان لە کانوونی یەکەمی نەوەد و شەشدا، هاوکاری بەرنامەیەکی نەتەوە یەکگرتووەکانی کرد کە ڕێگایەدا بە عێراق ساڵانە بە بڕی دو بلیۆن دۆلار نەوت بفرۆشێ بە مەرجێک داهاتەکەی بۆ کڕینی خۆراک و دەرمان بەکاربێ. بناغەی لۆژیکی ئەم بەرنمەیە گۆشەگیرکردنی سەدام بوو لە ڕێی جیاکردنەوەی مەرجەکانی چاودێریکردنی چاکسازی لە یارمەتیدانی گەلی عێراق. ئەو گوتەیەی ئەڵێ بەهێزکردنی پێگەی سەدام لە ناوخۆدا دواجار ئەبێتە هۆی لاواز بوونی، سەلماندی کە تێگەیشتن لە ڕاستییەکانی کەنداو لە ئاستێکی نزمدایە. لەو کاتەوە داهاتی ئەوەی ناونرا نەوت بەرامبەر خۆراک گەیشتە بڕی ساڵانەی شەش بلیۆن دۆلار و ئێستا هیچ سەقفێکی نییە، بەو جۆرەش سەدام لە ساڵی دوو هەزار دا بایی شازدە بلیۆن دۆلار نەوتی خاوی هەناردە کردووە، واتە نزیکەی بەهای داهاتی ساڵانەی عێراق بەر لە جەنگی کنداو. لەبەرئەوەش کە پارەکان مەنقولەن، بۆیە ئەتوانرێ داهاتە سەربەستەکان لە کڕینی کەرەسەی زۆر مەترسیدار بەکاربهێنرێت. وەڵامی پڕ لە دوودڵی ئەمریکا بۆ هەموو ئەو تەحەددایانە نەخشی دوور بۆ ماوەی دەروونی بوون لە بەرەنگاری جەنگی ڤێتنامەوە مابوونەوە. دوودڵییەکی زۆر لە بەکارهێنانی هێزدا و پێداگرتن لەسەرەوەیە بێ هەر هەڕەشەیەکی بەکارهێنانی هێز بە کۆکردنەوەی فراوانترین پشتگیری لە توانا هاتوو پاساو بدرێتەوە. بەوەش لە بەرامبەر پلانێکی بەناو عێراقیدا بۆ تیرۆرکردنی بوشی باوک. سەرۆکی پێشوو لە کاتی سەردانێکیدا بۆ کوەیت لە ساڵی 1993 دا کلنتن فەرمانیدا کە چەند مووشەکێکی جۆری کروز بگیرێتە تەلارێک پێشتر پەنتاگۆن چەندجار جەختی لەسەر ئەوە کردبووەوە کە کەسی تێدانە. لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و شەش دا کاتێک سەدام ئەو هێزە کوردیانەی تێکشکاند کە ئەمریکا سەرپەرشتیان ئەکا، کلنتۆن بەوە وەڵامی دایەوە کە مووشەکی کروزی گرتە چەند وێستگەیەکی ڕادار لە دووری سەدان میل بەرەو باشوور. وەک پێشتریش ئاماژەمان پێ دا، بۆردوومانە چوار شەوییە بێ بایەخەکە خۆی ئاماژەیەک بوو بۆ ملدانی ئەمریکا لە بەردەم هەرەسهێنانی سیستەمی پشکنیندا، لە کانونی یەکەمی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت. لەو ماوەیەدا کلنتن بەلای ئەوەی دائیشکاندەوە کە گوێ بۆ وتەکانی سەرکردەکانی کەنداو ڕادێرێ سەبارەت بە خۆڕاگری. مەبەست لەم وتانەش زیاتر بیانوویەک بوو کە دەسەڵاتدارەکان لە دڵەوە لە ترسی هەڕەشەکانی سەدام هیوایان نەخواست ئەمریکا گوێی لێ نەگرێ. مانەوەی سیاسی سەدام وڵاتەیەکگرتووەکانی ناچار کرد سیاسەتی لە قاڵبدانی دووفاقە بگرێتە بەر دژی هەر یەک لە ئێران و عێراق سعودیە و کوەیت و وڵاتانی کەندا و ئەو هێزەیان نییە بە جیاجیا بەرەنگاری هیچ کام لەو دوو وڵاتە بکەن جا چ جای ئەوەی پێکەوە بن. ناڕۆشنیەکیش هەیە لە ئامانجی ئەمریکا لەمەڕ ڕۆڵی دوورخایەنی سەدام بۆیەش کاتێک کلنتن وازی لە هێرشێکی تۆڵەکاری هێنا کە لە ڕاستیدا دەستی پێکردبوو لە تشرینی دووهەمی نەوە دووهشدا گوتی ئەگەر بتوانین کارەکانی یونسکۆم تیمی پشکنینی سەر بە نەتەوەیە گرتوەکان لەوێ بهێڵینەوە و دەرفەتێکی تری سەددام بدەینێ بۆ سازان بە شەرەفەوە بە ڕێزگرتنی بڕیارەکانی نەتەوەیە گرتوەکان ئەوە ئەگەری ئەوە ئەبینین کە ئەو ئامانجانە بەدیبێن. کەس لە هاوپەیمانەکانی کەنداومان و کەسی تریش بڕوای بە ئاواتەکانی ئاشتبوونەوەی شەرافەتمەندانە نەبوو کە پشت بەستوو بێ بە ڕێزگرتنی بڕیارەکانی نەتەوە یەکگرتووەکان بۆ چەند مانگێکی کەمیش. هەموویان بڕوایان وەها بوو کە عێراق سوورە لەسەرخۆ سەر لەنوێ پڕچەککردن، ئەو وڵاتانەی لە ناوچەکەدا پشت بە وڵاتە یەکگرتوەکانە بەستن دوجار پەیوەندی ئامریکا بە ئاسایشی خۆیانەوە گرێدەنەوە بەوەی تا چەندە ئەتوانێت سەددام لەسەر کار لا بدا یان ئەوەندە لاوازی بکە کە چیتر هەڕەشە نەبێ بەدەر لە ڕاگەیاندنە ئاشکراکانیان. بەپێی ئەوەی وڵاتە یەکگرتووەکان گەرەنتی ڕاستەقینەی سنوورەکانە لە یەکێک لە شلۆقترین ناوچەکانی جیهاندا، بۆیە ئاسایشی کەنداو وای لێهاتووە پشت بە تێگەیشتنی تەواوە بەستێ لەوەی کە ئەمریکا، تا چەند ئەتوانێت مامەڵە لەگەڵ دەرەنجامەکانی مانەوەی سەدام و هێزی ڕوو لە گەشەیدا بکە. وڵاتانی کەنداوەزانن تا چەند پشتیان بە ئەمریکا بەستووە و زۆریش نیگەرانن لە هاوکاری زۆراشکرا بە تایبەتیش ئەو کاتانی ئەمریکا دوو دڵان نوێنێ. ستراتیژی سەدام لە هەوڵدایە بۆ بەدیهاتنی سێ ئامانج، یەکەم سەرنج ڕاکێشانی جیهان بۆ ئازارەکانی عێراق، دووهەم، هەوڵی فراوانکردنی ئەو درزە شاراوەیەی نێوان ئەندامە هەمیشەییەکانی ئەنجوومەنی ئاسایش سەبارەت بە سزاکانی سەر عێراق، سێهەم، گۆڕینی ئاراستەی قورسایی مشتومڕەکە لە مەسەلەی پشکنینەوە بۆ هەڵگرتنی سزاکان. قۆناغێکی باشیشی بڕیوە بۆ بەدیهێنانی هەموو ئەو ئامانجانە، هیچ هەوڵێکی جددییش لە ئارادا نییە بۆ گێڕانەوەی سیستەمی پشکنین. هەموو مشتومڕی نێودەوڵەتیش ئێستا لەسەر سووککردن یان هەڵگرتنی سزاکانە، بێگومان وڵاتێکی زۆر هەن لە سەرویانەوە ڕووسیا و چین و فرەنسا ناکۆکییەکی ئاشکرایان هەیە لەو بارەیەوە. جێی سەرنجیشە کە عێراق بوو بە بابەتی تاقیکردنەوەی فەرەنسا لە دیاریکردنی ناسنامەیەکی ئەورووپایی جیاواز لە وڵاتە یەکگرتووەکان و بگرە دژیش. پاش نزیکەی دە ساڵ لە ڕاڕایی وڵاتەیەکگرتووەکان خۆی لە بری سەدام خستە ئەو پێگەیەی کە وەک تەگەرەی بەردەم سووککردنی گرژییەکانی کەنداو دەربکەوێ بە تایبەت لە ئەوروپادا. لایەنگرانی عێراقیش لە نەتەوەیەکگرتووەکاندا هەلێکی باشیان لە بەردەمدایە کە زۆرینەی دەنگەکانی ئەنجوومەنی ئاساییش بۆ هەڵگرتنی تەواوی سزاکان دەستەبەر بکەن. وێڕایەوەش کە وڵاتەیەکگرتووەکان بێگومان مافی ڤیتۆ بەکارەهێنێ بەڵام دەرەنجامێکی لەم شێوەیە تەرویجەبێ بۆ گۆشەگیری ئەمریکا و پاڵ بە وڵاتانی تریشەوانێ کەمتر پابند بن بە سزاکانی سەریانەوە. ملکەچکردنی ئەمریکا بۆ داواکاریەکانی بەرهەڵستکاران هیچ کەڵکیشی نابێ چونکە ئەو وڵاتانەی سزاکان بەرتەسکەکەنەوە فێری ئەوە ئەبن کە گاڵتەکردن بە سیاسەتی ئەمریکای پشگیری کراو بە بڕیارەکانی نەتەوەیە گرتووەکان هیچ سزایەکی لێ ناکەوێتەوە. وڵاتانی کەنداویش بەرامبەر وەستانی کاتی گوشارەکانی عێراق ئاسوودابن. بەڵام سەبارەت بە هەڵوێستی نەگۆڕی ئەمریکا لە قەیرانی داهاتوودا نیگەرانەبن. ئەو پرسەی سزا زیرەکەکان کە وەک جێگرەوە پێشنیار کراوە ئەیخاتە ڕوو، ئەوەیە کە ئایا ئەمیش ڕێگایەکە بە تەنازولکردن کۆتایی دێ یان شێوەیەکی گوشارکردنە کە هەر چۆن بێ خاڵی وەستانی هەیە ئەگەر سزا زیرەکەکان وەها لێک بدرێتەوە کە ڕێگایەکە بۆ وازهێنان لە سەرلەبەری سیستەمی سزاکان، ئەوە پرسیارەکە ئەبێ بەوەی ئایە بۆ وڵاتەیەکگرتووەکان ئەوە باشترە کە واز لە ڕابەریکردنی سیستەمەکە بهێنێ یان واز لە لایەنەکانی تر بهێنێ لێپرسراوێتیەکە بخەنە سەرشانی خۆیان ئەگەر سزا زیرەکەکان جدین ئەوە پشت بە سروشتی خۆیان و پشت بە ئامادەی ئەمریکا بەستن بۆ سووربوون لەسەر جێبەجێکردنیان. یاعتیبارەتی تری هاوشێوە هەن کە بەسەر ئەو پێشنیارەدا چەسپێن کە زۆر ئەگوترێتەوە گوایە ئەو کردە سیاسیانەی وڵاتە یەکگرتووەکان پشتیوانیانەکە ڕەنگە لە ئاڵۆزیەکانی سیاسەتی سزاکان بیپارێزن. وەک بنەما من هاندانی ئۆپۆزیسیۆنی ناوخۆی عێراقم پێ باشە، بەڵام بەپێی ئەوەی ئێمە ئەو کاری چەواشەکارانەی وەهامان بینیوە لە ناوخۆدا، بۆیە سێ ڕێوشوێن وەک یەدەگ پێشنیارەکەم. ئەبێ ئەو کردانە لەلایەن کەسانی ڕێزدارەوە بەڕێوە ببرێن نەک سەرکێش. هەروەها ئەبێ بەرژەوەندیەکانی وڵاتانی دراوسێ لەبەر چاو بگیرێ بە تایبەت تورکیا و سعودیە و ئێران و ئوردون بۆ ئەوەی دەرەنجامی وەها گەڵاڵە نەبێ، کە ناتوانن یان ئامادەنین بەرگەی بگرن و وڵاتە گرتووەکانیش ناتوانێ پشگیری بکە ئەبێ وڵاتە گرتووەکان ئامادەش بێ لە ڕووی سەربازیەوە کۆمەکی ئۆپۆزیسیۆن بکە ئەگەر بکەوێتە چەڵەمەوە ئەجینا کارەساتەکەی کەنداوی بەرازەکان و کارەساتی باکووری عێراقی هەردوو ساڵی ه پێنج و نەوە شش دووبارە ئەبێتەوە کە هەموو پشتگیرەکانی یان لە ناو بران یان دوورخرانەوە ئەگەر نەتوانرێ ئەو مەرجانە ڕایی بکرێ ئەوە بانگهێشت بۆ کردەی مەزنی چەواشەکار ئەبێ بە تەڵەیەکی مەترسیدار. هاوپەیمانە ئەوروپاییەکانی ئەمریکا کە کار بۆ لاوازکردنی سیستەمی سزاکانەکەن ناکرێ حەز بەوە بکەن عێراق لە ڕێی لێدانی وردەوردەی حکوومەتە میانڕەوەکانی ناوچەکەوە توانای ئەوەی هەبێ ئۆپێک بکاتە چەکێک ڕووە و کۆمەڵگا دیموکراتە پیشەسازیەکان. ناشتوانرێ سیاسەتی ئەمریکا بەرامبەر عێراق نەرمتر بێ مەگەر پاش نەمانی سەدام. لە پاییزی دوو هەزار دا گۆڕانکارییەکی شووم ڕوویدا. لەگەڵ ئەوەی سەدام هەوڵەکانی خۆی چڕتر کردەوە لە بواری یاریکردن بە بازاڕەکانی نەوتی سووکەوە، بەوەی ناوە ناوە هەناردەی نەوتی عێراقی لەو ڕاددەیە کەمترە کردەوە کە لە سایی سیستەمی سزاکاندا ڕێگەی پێدرابوو ئەبێ ئەم هەوڵە خۆی لە ڕاستیدا چییە وەها مامەڵە بکرێ وەها نا کە کێشەیەکی تایبەت بێ بە نمایش و ویستنی بازاڕی وزەوە، بەڵکو وەک تەحەدایەکی ئاسایشی نەتەوەیی. زۆر پێویستیشە سیاسەتێکی وزەی هاوکاریانە و یەکانگیر پێک بهێنرێ، بەڵام نابێ لەگەڵ دانەوین بۆ عێراق هاوتا بکرێ. کات بۆ تەرکیزکردنە سەر شێوەی عێراقی خوازراوی پاش نەمانی سەدام زوو نییە. ئەبێ عێراقێکی زۆر بەهێز نەبێ لە چاو هاوسەنگی هێزەکانی ناوچەکەدا. ئەوەندەش بێهێز نەبێ نەتوانێ داکۆکی لە سەربەخۆیی خۆی بکا لە بەردەم دراوسێ نیازدارەکانیدا و بەتایبەتیش ئێران. یەکێک لە هۆکارەکانی قەیرانی کەنداوی ساڵی 1991 نەرمی نواندنی وڵاتانی ڕۆژاوا بوو دوای جەنگی عێراق و ئێران بەوەی گوێی خۆیان لەو ڕاستیە نوقاند کە ڕەنگە عێراق دەستدرێژی کاری ئاین دەبێت. جێی گاڵتەجاڕیە بێ ئەگەر جارێکی تر کورت بینی سەرنجامێکی پێچەوانەی لێ بکەوێتەوە. عێراقێکی هێندە لاواز کە دراوسێکانی و بەتایبەتی ئێران مل بنێن بۆ پڕکردنەوەی بۆشاییەکە. بەڵام نزیکبوونەوەی هاوسەنگانە لە عێراق تا سەدام لە دەسەڵاتدا بێ لە توانادا نییە. بۆیە کێشەکە پەیوەستە بە ئایندەوە دوای ئەوەی سەدام نامێنێ بۆ پارێزگاریکردن لە دەسمایەی ئەمریکا لە کەنداودا سیاسەتی ئامانجدار و تند باشترە لەو سەر لێ شێواویەی سیمای نەوەدەکان بوو ئەمە بۆ پەیوەندی ئەمریکا بە ئێرانیشەوە گرنگە مەزنترین و بەهێزترین وڵاتی ناوچەکە وڵاتە یەکگرتوەکان ناتوانێ ئێرانێکی ئووسولی نەرم بکە ئەگەر نەتوانێ مامەڵەی عێراقیی شکست خواردوو بکە یان ئەگەر سەرکردەکانی تاران کاتێک سەیری سەر سنووری خۆیانەکەن هەست بە ڕادەی سانایی و کارایی تەحەداکانی وڵاتەیە گرتوەکان بکەن ئەوسا چ شتێک هانی دەسەڵاتدارانی ئەوێ ئەدا